بەناوی خودای بەخشندە و میهرەبان هاوار و ئاه و ناڵە بۆ تەراز و بازەکان بۆ ئەوانەی کە لە کێشان و پێواندا لە کڕین و فرۆشتندا تەراز و بازی و فێڵ دەکەن یا لە هەڵسەنگاندنی خەڵکیدا ڕاست ناڵێن ئەوانەی کاتێک شت لە خەڵکی دەکڕن بە تەواوی بە زیادەوە لێیان وەردەگرن بەڵام کاتێک شتیان بۆ دەپێون یا دەکێشن لێی دەدەزنەوە و کەمیان دەدەنێ و فێڵیان لێ دەکەن ئایا ئەوانە گومان نابن کە بەڕاستی سندوو دەکرێنەوە تا سەرنجامی خیانەت و فێڵیان وەربگرن بۆ ڕۆژێکی زۆر سامناک و ترسناک و گەورە ئەو ڕۆژەی کە هەموو خەڵکی بە پێوە دەوەستن لە بەردەم دەسەڵاتی پەروەردگاری جیهانیاندا واز بهێنن لە تەرازوو بازی چونکە بەڕاستی نامەی کردەوەی تاوان باران لە سجیندایە جاتۆ سوزانی سجین چییە؟ نامەیەکی دیار و ئاشکرایە هەر بەڕواڵەتیدا دیارە کە خێری تێدا نییە مۆرکرا و لۆکراویشە هاوار و ئاه و ناڵە لەو ڕۆژەدا بۆ ئەوانەی بڕوایان نییە و بەرنامەی خوددا بەدرۆ دەزانن ئەوانەی کە بڕوایان بە ڕۆژی قیامەت و زیندوو بوونەوە نییە و هەمیشە بەدرۆی دەزانن کەسیش بەرپابوونی ئەو ڕۆژە بەدرۆ نازانێت مەگەر هەموو ستەمکارێکی گوناهبار نەبێ ئەو جۆرە کەسانەی کاتێک ئایەت و فەرمانەکانی ئێمەیان بەسەردا دەخوێندرێتەوە دەڵێن ئەمە ئەفسانەی پێشینانە و بەسەر چووە نەخێر وا نییە ئەو نەفامانە تێناگەن و داناچڵەچێن بەڵکو دڵیان ژەنجی هێناوە و سڵچی گوناه دای پۆشیوە لە سەرنجامی ئەو کار و کردەوانەی کە دەیان کرد نەخێر ڕزگار بوونیان نییە چونکە بەڕاستی ئەو ڕۆژە بەربەست هەیە لە نێوان تاوان باران و پەروەردگاریاندا و بێبەش دەبن لە بینینی ئەو زاتە لەوە دوا بێگومان دەخرێنە ناو ئاگری دۆزەخەوە پاشان پێیان دەوترێت ئەمە ئەو شوێنەیە کە بڕواتان پێی نەبوو بەڕاستان نەدەزانی نەخێر دەستەی سەرفرازان دوورن لەو تنگانەیە بەڵکو نامەی کردەوەکانیان دۆسەی ڕەفتاریان وا لە شوێنە بەرز و بڵندەکاندا جا تۆ سوزانی علیون چیە و چۆنە نامەیەکی دیار و ئاشکرایە هەر بەڕواڵەتیدا دیارە کە خاوەنی سەرفراز و بەختەوەرە مۆرکرا و لۆکراویشە ئەو نامەیە فریشتە نزیکە بەڕێزەکانی لای خوددا دەیکەنەوە و بەسەر سامی و خۆشیەوە سەرنجی چاکە و خوداپەرستی چاکان دەدەن و شایەتی لەسەر دەدەن بەڕاستی چاکان خوداناسان لە ناو ناز و نیعممەتدا ژیانی خۆشی و شادی دەبەنە سەر لەسەر کورسی و قەنەفە ڕازاوەکان تەماشای دەوروبەری خۆیان دەکەن سەرنجی دیمەنی جوان و باخات و باخچە و گوڵ و گوڵزار و تاڤگە و ڕووبار و ناز و نیامەتە نەبراوە و بێشمارەکان دەدەن خۆشی و خۆشگوزەرانی ناسک پەروەری لە ڕوخساریاندا دەبینیت تەسنیمیش سەرچاوەیە کە تەنها خۆشەویستان و نزیک کراوەکان لی دەخۆنەوە بێگومان ئەوانەی کە تاوانیان دەکرد گاڵتەیان بە ئیمانداران دەهات و پێیان پێدەکەنین کاتێکیش بەلایەندا تێپەڕبوونایە دەیان کردە چپە چپ و سرتە سرت و بە چاو ئیشارەتیان دەکرد کاتێکیش دەگەڕانەوە بۆ ماڵەوە بەدەم پێکەنین و گاڵتەوە دەگەڕانەوە هەر باسیان دەکردن کاتێکیش ئیمانداران دەبینەوە دەڵێن بەڕاستی ئەوانە گومڕان و لە ڕێگەی باو باپیران لایان داوە خۆ ئەو خودانە ناسانە ڕەوانە نەکراون تا چاودێر بن بەسەر ئیماندارانەوە ئەمڕۆ ئیتر نۆرەی ئیماندارانە جا ئەمڕۆ ئەوانەی باوەڕدار بوون بە کافران پێدەکەنن لەسەر کورسی و قەنەفە ڕازاوەکان تەماشا دەکەن دۆزەخیەکان دەبینن لەسەر شاشەی تایبەتی پێیان دەڵێن باشە ئایا کافران پاداشتی ئەوەی کە دەیان کرد درانەوە؟